فاعتکف لیلة دەڵێ عمری کوڕی خەتاب بە پێغەمەری و صلی الله عليه وآله وسلم کە من لە جاهلیەتە شەوێک لەسەر خۆمم نەزر کردووە کە لە مەسجد الحرام بمێنمەوە شەویش لەکەیەوە دەستەکە لە مەغریبەوە هەتا ئەگاتە بانگی بەیانی هەنە بێت تۆ پێش مەغریب تۆ لەوێ ئامادەبی وی لە مەغریبەوە دەستەکەی هەتاکو و بانگی بەیانی ئەوە شەوێکەکە بۆ ئیشارەتیشمان بە نقطەیەکی زۆر مهمە وتمان ئەوەتا پێش پێغمبەرایەتی عليه الصلاة والسلام لەو عیبادەتانی کەما بووەوە لە دینی پێغەمەر ئیبراهیم یەک لە شتانەی عتیکاف بووە هەروەکو ڕۆژوو هەروەکو حاد هەروەکو سەدەقات هەروەکو تەنەها خێر و خێرات ئاودانی حاجیەکان خزمەتکردنی ماڵی خوا ئەمانیان هەمووە کرد برا بەڕێزەکان بەڵام شەریکیان بۆ خوا پیا کرد ئەمە زۆر مهمە ئەم نقطەیە دائیمە یادی بکەنەوە ئەم نقطەیە یعنی خوایان پەرستووە عمەری کوڕی خەتاب درندە نەبوو بڵێ خوا نییە لە پێش پێغەمبەرایەتە حتا ئەوە تا نەزری کردووە لەسەر خۆی کە شەوێک لە مەسجد الحرام اعتکاف بکە باشتری لە ئاخری ڕەمەزانایە توانی لە ئەوڵا بیکەی لە ناوەندا بیکەی لە ئاخری یانە توانی کە ڕەمەزان دەستی پێکرد دە ڕۆژی یەکەم لە مزگەوت نێنیتەوە بە خۆی شەوەکانیەوە یان دەشە و دە ڕۆژی دووهم واتە لە دەو لە یازەوە تابی یان هیچ سێهم کاگاتە ئیتر لەم لە سلێنەوە دەست پێکا تاکو شەوی دەژێت پاشان پێغەمەری خواستە لە ڵاکەم لی سابدووە کووتمان لە عشری ئاخری شەوالی شاعتیکافی کردووە ساڵێک ڕەمەزانی لە دەست دەرچوو ئەتیکافکە لە شەوالا جێڕایە واتە مانگی دوای ڕەمەزان لە دەی ئەخیری شەوالا ئەتیکافی کرد واتە شەو ڕۆژەکان لە مزگەوت نەچوە دەرەوە هەتا دە ڕۆژ تەواو بوو پاشان ئەم ئەتیکافە هەر لە مزگەوت تابێ و کووتمان هەر لە مزگەوت تابێ لە ماڵا نابێ نێتی ئەتیکاف و ئەتیکاف واتە مانەوە لە مزگەوت ناوی خۆی بەخۆیەتی خی تالا فەرمی وەلات و باشیڕوننا وانتە معاکیفونە فیل مەساجد عاکیفونە فیل مەساجد یعنی ئێوە لەگەڵ خێزانتان جوود مەبن کاتێک کە نێتان هێنا ئێوە لە مزگەوت بمێنەوە لە مزگەوت مادام نێتی مانەوەتان هێنا ئەتیکاف بکەن لە مزگەوت مڕۆنەوە بۆ ماڵەوە لەگەڵ خێزانتانە جوود ببن و پاشان بگەڕێنەوە ئەگەر وات کرد ئەو اعتیکافە ئەسپێ و پێغەمەری خوا صلی الله عليه وسلم خۆی و خێزانەکانی لە مزگەوت تا اعتیکافیانە کرد خۆی و خێزانەکانی ئەگەر ببوایە لە ماڵ دروست بواە خۆ ژووری خێزانەکانی ماڵی خێزانەکانی لە دەوروبەری مزگەوت بوون ئەوت ئێوە لە ماڵەوە بن مێنە مزگەوت ئەو بوو لە مزگەوت خێمیان هەڵەیە بۆ خۆیان لەگەڵ پێغەمەری خۆی عليه سڵات لەم اعتیکاتیان نەکرد ئافرەت دەتوانێت وتمان بڵێ ئافرەت دەتوانێت بە دوو شەڕ شەڕی یەکەم ئەوەیە ئیزنی پیاوەکەی وەرگێ شەڕی دووهم ئەوەیە اعتیکافەکە فتنەی بۆ دروست نەکە ئەمڕۆ بە تاکی دێ سافرەت بێتە ئێرە اعتیکاف تێسێ شەو هەتا بەیانی یا بیست دە ڕۆژ لە بەیانی و ئێوارە بتێکەوە بن لێرە مشکلە دروست دەکا بە نیسبەت زمانی ئەمڕۆوە لەسەر ئەمەش کە فیتنە دروستکە کە جایز نێبێنە مزگەوت پێغەمەر ساڵێکیان سەل الله عليه وسلم ئەوە بوو لە خێزانەکانی هات لە مزگەوت بەڵام پێغەمەری خوالی خۆم دەری کرد نە دەرەوە لە مزگەوت فەرمی بڕۆن اعتیکاف مەکەن هەستی کرد کە غیرەتێک دروست بووە لە ناخیانە کەوا هەیانێ لە پێغەمەر نزیک کەونەوە سەڵاتم ئەو هاات ئەو هاات ئەوەت فەرمی بڕۆن ئێوە خێتان نەویستوە دیارە بڕۆنە بۆ ماڵەوە ئینسان کە بە ڕۆژوش بێ ڕۆژەکەی هەروەها قەلی مدە کەمترین مدەی ئەتیکاف چەنێکە وتمان زۆربەی زۆری علەمایان لەسەر ئەوەنکەوە ئەتیکاف حەدی نییە بەڵام ئەگەر بە پێی دلیل بڕۆین ئیتر علەما اختلافی هەیە ئیمانی مالیک فەرمەتی کەمترینی شەو ڕۆژەکە لە ڕیواتێکاڵە سێ شەو سێ ڕۆژ لە ڕیواتێکاڵە دەشەو دە ڕۆژ بەڵام کە تەماشای دەلیلەکانەکەین دەلیلێکی وامان بەدەستەوە نییە کەمترین اعتیکاف الا و ئیمامی عمرە لەوە و زیاتر واتە شەوێت کەمترینی شەوێکە ئەگەر توی سەدی اعتیکاف کە ئەو شەو نابێت کە دەرۆ لە مزگۆ لەکەی شەوە دەستپێەکەی بێتۆ لە پێش مەغریب لێرەبی ینی کە بانگی مەغریبی یا ئیتر نیەتە تێناوە لە مزگۆ دەمێنیتەوە نێژەکەی مەغریبەکەی ناچیتەوە بە ماڵەوە حتا بانگی بەیانی ئەو کەمترین یاتیکافە ناچیتە دەرەوە ئللا بۆشتی پێویست نەبێت بۆ دەستنوێژێک یاخود بۆ دەست بە ئاوگەیاندنێک یاخود بۆ خۆشتنێک گەر اختیلام بووی یا گشتێک لەو بابەتان ناچی بۆ سەردانی نەخۆش ناچی بۆ بازار ڕشتکڕی ناچی بۆ ینی ئەو شتانی کەەوە کابرای معتەکیب لەسەری ئەبێ لێ دوورکەوێتەوە ئەوەیە وەکو ژیانی ڕۆژانی مامەڵە ناکات یعنی خۆی بە مزگەوتەوە گیر داوە و دەمێنێتەوە ئللا بۆشتی زەرو نەبێ نابێ بڕاتە دەرەوە ئیجا کەی ئەچیتەش ئیعتیکافەکە کاتی چوون لەما اختلافیان هەیە لە دەی ئەخیری ڕەمەزان یا هەر کاتێکی کەکە تۆ چووی لە کەی ئاڕۆی تا ئەمڕۆ نۆزدەی مانگە بەیانی بیستە بە پێی بۆ چوینی علەما دوو بەشن بەشێکیانەڵێ تۆ بێ لە مەغریبی سبینەوە بیت بۆ مزگەوت چەند دقایق پێشەوەی کەەوە خۆر ئاوا بێ بۆی لە مەغریب ئامادەبی هەندێکی ژەڵێن نە لە بەیانیەکەی بەیانی ڕۆژی بیستویەک واتە شەوی بیستێکمان هەیە بەیانی بیستێکمان هەیە شەوەکەی لە پێشا دەستەیەەکە بەیانەکەی لە دوای واتە بانگی مەغریب تۆ بێ لە مزگەوت بیست بینە بانگی مەغریب پێش بانگی مەغریب وی لە بانگی مەغریبەوە تر دەست پێ بکەی لەگەڵ ئیمام نوێژەکە دەکەی ترەوە ئەتیکافت هێنا نێتی ئەتیکافت هێنا هەتا ئاخر دەڕۆژ کێتی تە دەرەوە لە شەوەکەی یعنی کە باڵی مەغریبی ئاخر شەویە تۆ چتە دەرەوە بەڵام ئەوانەی کاڵێن لە بەیانەکەی ئەڕۆی ئەڵێ بێ لە بەیانی جەژن بڕۆیتە دەرەوە ئەوش مەسلەی چوونە ناو هاتە دەرەوە ئەوانەی کە ئەتیکا بە تاڵەکاتەوە بەبێ هۆپچیتە دەرەوە جوودبن لەگەڵ خێزانت بڕێتەوە بۆ ماڵەوە بێتەوە دەستنوێژگرتن وەک وتمان لە زمانی پێغەمەر سەڵاتم لە مزگەوتەکەی ئاها بووە دەستنوێژ و جێگەی سەرئاویان نەبووە چونە تا دەرەوە دەست لە دگەیەک دەستیان بە ئاو گەیانەوە دەستنوێژاگەکە و گەڕاون تۆ بەس ئێستا شوێنی دەستنوێژ و شوێنی سەرراو لە پاڵ مزگەوتەکان نزیکە هەموو ئەوە ئەتوانی ئیشی خۆت جێبەجێ بکەیت و بێت و بڕیت و بێتەوە هەڵدانی خێمەیەک لە ناو ژووری مزگەوت وکمان ئەمە پەیوەستە بە زمانی پێغەمەر و عليه سڵات وسلام یان هەر مزگەوتێ مشابی بێ بۆ مزگەوتەکەی و ئێستا فەرش ڕاکێشراوە و ژیانی مزگەوتەکان جیاوازێکی زۆریان هەیە لەگەڵ ژیانی مزگەوتی زمانی پێغەمەر عليه سڵات وسلام بەڵام ئەو مزگەوتەکەی هیچی تیا ڕایخ یا ڕانەخرابوو مزگەوتەکەی سەفی بە پوشتی خورما بوو بەشێکی هەر بۆش بوو لەبەرەوە ئەبینی ئەبینی لە کاتی ڕەمەزانانە پێغەمەری خوا علی ساڵم دایکمان عیشا خێمەیەکی بۆ ڵایا چوو بن خێمەکە هەتا ئەو دەشەوە لەگەڵ خۆی و لەگەڵ جوبرەی لا خەریکی دیراسی قورآان بوون هەروەها توانی پێخەفەکەی بێنێ لێرە دای بنێ شەوڕای خەڵبخێ و باس هەڵی گرێتەوە لە کاتی ڕۆژە توانێ ئەم بابەتانە بکات اینجا باسی حایض ما گوتمان ئافرەتی حایض توانێ اعتکاف کە بە تایبەتی ئێستاوانەی کاتنا ئەمما لەلایەنی ترەوە وەکو معاملەی مێردەکەی چوونە لای ئەمە باقی تری خوێندنی قورآن و ذیکر و دوعا و لە مزگەوتمانەوە قولی صحیح ئەوەیە توانێ بمێنێتەوە بەڵام عیباەتی خواکات و لەوانێ باشە بڵێ لە عادیادێ بۆچی چۆنە چی بکایانی دایکمان عیشە بە پێغەمەری سەڵاتم کە کەوتۆ تادۆ فەرمووی لە کاتی حەجا چوو کە کەوت عادەوە فەرمی حاجی هەر شتێک کات تۆش بیکە بەس نەژ و تەواف مەکە بەڵام ئەڵێ سنە دوایە ئافرەت کاتێک کە دێتە مزگەوت دەبێ خۆی داپۆشێ ئەبێ خێمەیەک هەڵا بڕاتە ناوی بۆی پیاوان نەیبینن ئادابی ئەتیکاڤۆی بە تاعەتی خواوە خۆت مەژغول کە ئەم نقطەیە زۆر مهمە براکان بۆیە ماڵێ ئەو کەسانی کە لێرە ئەمێنەوە خوا دزان باتەوە ئەم دە ڕۆژە ئەم دەشەوە بۆی هەیە بمێنێتەوە بەڵام زۆر وریایم ئادابانە بن مۆبایل فڕێبە ئەتاری فڕێ بە تەسویر و ڕسم و فلیم و دانیشە ئەو شەوە بەوا باتەسە تۆ هاتی لەگەڵ خوای تەعالایە بدوێی گفتوگۆ بکەی داوای لێبوردنی لێ بکەی قورآن بخوێنی نوێش بکەی نوێژی چەندێکەکەی بکە مانع نییە مەڵێ من یان زۆر کاتەکەم کردی تر تاو نوێش تۆپ لێدرا ئەم ئەم قسەیە غەڵەتە زۆر غەڵەتە لەگەڵ ئێمە نوێژەکە ئەەکەی دوای ئەوە دوو دوو دوو هەتا بەیانی خوایەکەتە نوێژ دەکرد پێغەبەر صلی الله علیه و وای کرد لە لێتو قەدر یعنی بە نوێژەوە خۆیان مەشغول کرد لە بیدایەتی شەو هەتا نزیکی پاشێ و بەس نوێژیان کرد جا و نوێژەکەی درێژ بوو یانزە رکعات بەڵام یانزەکە هەموو شەوەکەی برد تو یانزە رکعاتەکە ئێستا ناتوانین هەموو شەوەکە بەرین بە یانزە رکعاتەکە بیست دەقەنی سەعات دەبەی بەڵام مانیع نیە لە دوای ئەو نوێژی ترکەی ئەوە ئەوە سەحابە وایان کرد و تابعی وایان کرد و حتا یەک لە سەحابەکان دەگێڕێتەوە نێژی دەکرد لە مزگەوتەکەی لای خۆی عیشا و تەراویحەکە وەترەکەی بۆ کردن چی لە شوێنێکی کە نێژەکەی بۆی عاداکردنەوە بەس وەترەکەی ناکرد ئەمە دلیلێکی گەورەیە بەڵگەیەکی زۆر زۆر بتەوە لەسەر غەڵەتێتی ئەفکاری ئەو کەسانی کاڵە نێژە دوای وەترمانی ممنوعە یا بدعەیە غەڵەتە ئەو قسەیە قورئان خوێنە نوێژ بکە دوعا بکە خۆت بە خوێندنەوەی تەفسیرەوە حەدیثەوە بەو شتانەوە مەژوڵ کەم مڵێ شەوەکە بەچی بەرینە سەر دەیوەرەکە کە با مسابقەیە بکەین دەی دەفە بێنن لەفە بێنن دەوەرن گۆش ببرژێنن دەی تکەیەک لێ بن ئەو حیوان هەتاکو بامی بەیانە تۆ پێەکەنیت و هەڵەسیت و دانیشیت و هیچت نەکەن ئەمە بە نسبەت یادەکردنی دەرسی بەیانەوە ئەمڕۆ دێنە سەر باسی مەوزوعی لەیلەت القدر براکار لەیلەت القدر ناوی خۆی بەخۆێت یعنی شەوە پیرۆزەکە شەوە بەهاکە شەوە بە قدرەکە ئەو شەوەی کە لە لاخوای تعالا بە فەزلی خۆی فەزلی ڕژ بەسەر ئێمەیە تەنها ئەو شەوە تۆ عیبادت بکەیت خێری لە هزار مانگ زیاترا کە لەلێت القدری پیانەبێت هزار مانگ تۆ عیبادت بکە ئەو شەوەش بە تەنها عیبادتکە ئەتۆ بیخەرە بەرچاوی خۆت شەوێک شتێ بە تایبەتی شەوەکانی ئێستا زۆر کورتە براک زۆربەی خەڵک بە پێکەنین و گاڵتە و گەمو سەرجادەکانیدا بەڕێوە دێمە مزگە و دانیشم دوو سورەت ئەخێنمەوە دوو ئاەت لەبەرەکەم گوێ لە مامۆستایەگەگرم بەگەر شتێکی باس کرد نێژەکەم خۆم خەریکی عیبادە دەکەم عیبادت کردنەکەش بەس بزانە ئەو ئەو لەیلەت القدرا هەر لە شەوەکەیەوە کە دەست پێەکە لەیلەت القدر لە شەوە وریا بە نوێژی مەغریب لە دەست نەوی بە جەماعات گەورەترین ئیشی تۆ بریتە لە کردنی نوێژی مەغریب و عیشا لەکەیە لە شەوەکەیە لە جەماعەتە هەیە نوێژی مەغریب لە دەستدا نوێژی عیشا لە دەستدا لە جەماعات دوایی بۆم دانیشە بە دیار کولیتە خواردنەوە تا بەیانە مەلێت و قەدری کرد حەیەت و قەدر لێ سەری کولیتە خواردن نییە نوێژەکەت بکە عیبادەتەکەت بکە بگری بەسەر گوناحەکانتە قورئان بخوێنە یادی خوا بکە بێدەنگ بە بەس بێدەنگی مەقصدمان ئەوە نییە تۆ قسە لەگەڵ کەس نەکەی حرام نییە قسە بکەی لەگەڵ بەس قسەیەکی ڕێک و پێ قسەیەکی مبا خی تعالا لە قورآانی پیرۆزا فەرمیێتی ئنا ئەنزەلناه فی لەیلە القدر ئێمە نازمانە خوارەوە ئەو قورآانە لە شوێکی زۆر بەقدرا واتە هەموو قورآانی ناردە خوارەوە بۆ بیت العیزە لە ئاسمان یەکەم لە شەوی لەیلە القدر دوایی بە درێژایی 23 ساڵ هاتە خوارەوە بۆ پێغەمە صلی الله عليه وسلم ئەو ڕۆژە ئەو شەو بە ئیزنی خوا دێنە خوارەوە حتا ئەڵە جارێک پێغەمەری خوا علی سڵسم زۆر حەزی بە برادەلاتی جوبرەی لە کرد بۆ نایەن بۆ لامان لە ئاسمانەوە بۆ نایەن فەرمیمە ناتوانین لە خۆمانەوە بێ خوا ئیزنمان نە ناتوانین هەلاتەکەڵەتی تەنەزەل المەلایکە وەڕوح فيها بإذن ربهم بەبێ ئیزن ناتوانن بێت نظام هەیە یاسا هەیە کەس لە خۆیەوە گۆترەکاری ناکە مەلا بەس بەشەر گۆترەکاریەکە خوا کێ و پێغەمەر کێ و قورآان کێ و یاسا و شەریعەت چیە بە خۆمان دایێنین بەبێ ئیزنی خواهیش دەکەین مەلائیکا ناتوانێت بەبێ ئیزنی خواهیشکە کە چەند بە قوت و بەهێز و بەتوانان بەس تۆ جبرەیل بێنە برچوی خۆت شش سەد باڵی هەیە و یەک باڵی هەموو دنیا داگیرەکە ئەمڕۆ سنگ دەرەپەڕێنێ بەرامبەر بە خوا و دینی خوا وازانێ ناگەڕێتەوە بەلای خۆی تعالا جا دەڵێ بإذن ربه من كل أمر لا يعني شي من كل أمر هەندێک لە علماء ڵێن يعني ڕحمت و بەرەکەت دێنن هەندێک لە علماء ڵێن ئەو ساڵە بە درێژایی ئەو ساڵە سی ڕوئەدا لە ئاکار و وتاری خەڵکەکە لە قەزا و قەدەری ئەو خەڵکە ئەوان ئیسلاعش لێن لەسەری کەوا ئەو خەڵکە ئەم ساڵە ئەو ئیشانەکەن ئەو وتان ئەو ئەمری ئەو لە دایگە بێ ئەو وابێ ئەو وابێ ئەمە بەنیسبەت ئێمە هیچ لە مەسەلەکە ناگۆڕێ ئەوان دەیزانانی ئەمە نایزانانی ئەگەر مەبەستەکە زۆێ بە ڕحمت و بەرەکەت دێن وەفەزلی خخوای تعالایە پاشان لە دوایڵێ سەلام و نیە حتا مەطلعی فەجر نەکەی جوبرەیل و مەلائیکە دێتە خوارەوە تۆ لە لگاو و لە قومار و لە بەردەمی تەلەفیزۆن و ڕوت و قوتی و ڕجاڵی و بازار و گۆرانی مۆسیقایا ببین سەلامتان لێ ناکەن ئەو کاتەها قەت سەسلام ناکەن لە کەسێک لە مافیەتی خوایە بێت سەلامەکە لەو کەسانی کە دانیشتون لە ذیکر و لە قورآان خوێندن و لە دوعا و لە گریان و لە پارانەوەیە لە پێناوی خی تعالا عیباەتی تیا بکە با ئەو فەزیلێتە دەستکەوێت بەڵام زۆربەی زۆریان لە نێو ئەو زۆر بەیانە دەڵێن لە تاکەکان یایەتی حەدیث هێنەوە تحڕە لەیلە القدر في الوتر من العشر الأواخر لە تاکەکان کەواتە 21 23 25 26 29 ئەو بۆ من ئاسانتر بوو بە زۆربەی لەوانەی لەناو ئەوانی شا فەرمونون شەوی 26 دەڵێ بزانە لە دەی ئەخیرایە ئەو گومانی تیانە و بزانە لە تاکەکانیایە و باشتر وایە ئینسان تاکەکانی زیندوو بکاتەوە بە عیبادت بە تایبەتی شەوی بیحوت بەڵام ئەبێ ئاگادار بین جاری وا هەیە ئەم لەیلەت القدرە لە بەرەوەی لە حەدیثی تر هاتووە لە شەوی بیستیەکە بووە کەواتە ئەڵین ساڵ تا ساڵ فەرقی هەیە ئەو ساڵی کە ئەوبەی سێنی خواردۆ بیل فعل لە بیحوتا بووە بەس مەرج نییە هەمووی هەر لە هەموو ساڵەکانی ڕەمەزانان کە دێ لە بیست و حەوتا بێت لەوانەیە ساڵێک لە بیست و یەکا بێت ساڵێک لە بیست و سێ بێت ساڵێک لە بیست و پێنج بێت ساڵێک لە بیست و حەوتا بێت ساڵێک لە بیست و نۆ بێت وێ ئەگۆڕێ لە شەو یعنی ساڵ بە ساڵ ئەگۆڕێ شەوەکە لەکەیە ئەمەش قولی ئەو علەمانەیە کە تەرجیحی ئەو ڕیاکە نەڵێن ئیجا سەبەب چییە ئەو شەوە دیار نییە سەبەب چییە لەما فەرمون بۆی ئەو شەوە دیار نیە نەوتراوە هەر هەموو ساڵەگەر ئەو شەوەی تەواو لەسەری بڕۆن بۆ ئینسان هەوڵ با لە عیبادات دەشەوت لە بەردەسا دەشەویش ناکە نیوەی دەشەوە کا پێنج شەوە تەنێک ئەو داکە هەوڵ بە لەو شەوە تاکانەیە عیباەتی خۆی تەعالا بکەیت بەسەر خۆتا بچیتەوە قورآان خوێنی ذیکری خۆی تەعالا بکەیت و کاتەکە بە طاعەت و بە عیبادەت بەسەر بێت لە حەدیثێکە هاتووە هەڵێ پێغەمەری خوا عليه سڵات وەسەلام بخاری ڕیواەتێکاڵێ من پێم وترا ئەو شەوەکەیە بەڵام لەبەرەوەی دوو کەس لە سەحابە کێشیان هەبوو بانە مەزموڵم لەبیرم چۆ پێتان بڵم ئەو شەوە چەندێکە جا ئەم قسانە چی ئەگەێنێ بە مجموعی ئەواگەێنێ بڵێن ئەگەر وا بواە شەیەکی تایبەت ئەبوو ئەو کاتە ینی لە هەموو ساڵەکانە شەیەکی تایبەت ئەبوو بەڵام ئەوە تا پێغەمە سڵ فەرمی لە بیرم چۆکێت تا بڵم شەوێکە حکمەتەکەش ئەوەیە و کووتمان تۆ بە بەردەوام خەریکی عیبادەبی دەڵێ ئەو شەوە شەوێکی ئەوەندە مبارەکە هەر کەسێ بێبەش بێ لە خێری ئەو شەوە لە خێرێکی زۆر گەورە بێبەش بۆ برا بەڕێزەکان بۆ یەگەرێمە تەماشا بکەین دوو کەس لە زمانی پێغەمەر وفاتەکە علی سەڵ یەک بە شەهیدی یەک بە بە چۆن دەڵی لەسەر جێگەی خۆی بەڵام ئەوی لەسەر جێگەی خۆی وەفا دەکات ساڵێک دوای شەهی دەکات کە کاتێک ئەبینن ئەجری ئەمە زیاترێکە لە شەهیدەکە کە لە پێش ئەوە فاتی کردووە پێیان سەیرە پێغەمەرە فەرمی عرفڵم پێتان سیر نەبێ ئەوە ساڵێک ماوەتەوە ڕەمەزانی بینیوە نوێژی کردووە لەلێت قەدریە بەسەر هاتووە یعنی ئەجرەکەی زۆتر ئەبێ لەبەرەوە تۆ تەمەنای مردن مەکە وڵەخوای عمرم درێژکە عیباەتی تیا بکەم تا عمرت درێژ و عیباەتی تیا بکەی زەخیرەی قیامەتت زۆرترە بێت بە تین نییە تین و شعاعی نییە دەڵێ ضعیفە حەمرا وەکو تەشتێک چۆن لە ڕۆژهڵاتەوە تۆ خۆر ئەبینی خۆرێ بە شێوەیەکی شکاوە بە شێوەیەک شعاع و پرشنگی بەقوەتی نییە ئەو هایا دایانەکەی بەڵام ئێمە خۆڕان ناوەستین دایانەکەی بڵین ئەو شۆکەمە لە دەست دەرەێت تۆ عیباەتی خۆتکە ئەگەر ئەوەت بەدی کرد دایانەکەی وابوو ئەو علامەتی ئەو شەو لێ لێت قەدر بووە ئاوی سوێر دەبێت بە ئاوی سازگار یا سەگوەڕ و ئەو بابەتانە نامێنێ یان یان زۆر شتیتر ئەڵێن کامەە لە حەدیسان هاتوە قسەی خەڵکیە ئەمە کورتە باسێک بوو دەربارەی لەلێت قدر داواکەم لە خۆی تەبارڕکەعاە پێمان ببەخشێ فەزیلەتەکەی